شەهرەزاد و تێجێڕنەوە شای دادپەروەەر کیسرای ئەنەوشیروان ڕۆژێک سوارە بێت و ئەچێتە ڕاوشکار لە دەست و پێوەنەکانی تەرە ئەبێت و شوێن ئاست لێگەکەوێت هەر ئەڕوا تاگاتە کۆمەڵە ماڵێک لە ئەدات و لە ماڵێک داوای ئاوەکە کیژێک دەرگاکاتەوە قامیشێک دێنێت و ئاوەکەی ئەکاتە جامێکەوە شتێکی تێکە وەکو حێل وابوو کە دایە دەست کیسراشا ئەویش خواردەوە و بەڵام زۆر لە سەرخۆ چونکە سەیری بنی جامەکەی کرد شتێکی تیا بوو وەکو خۆڵوا بوو ئەمجا بە کیژەکەی وت کیژێ ئاوەکە تابڵی سازگار بوو بەڵام خۆڵی بنی جامەکە لێ تێکدام کیژەکە وتی ئەی میوان بە ئارەزوو ئەم خۆڵم کردە ئاوەکەوە شاپرسی بۆچی کیژەوتی چونکە هێندە تینوو بوو ئەگەر ئەوم تێنەکردایە بە قومێک و خێرا ئەتخواردەبوو تووشی زیانە بووی بۆیە ئەوم تێکرد تا لە سەرخۆ بە ئاگاوە ئاوەکە بخۆیتەوە کیسرا ئەنە و شیروان کامەی بیست بۆی دەرکەوت ئەم کیژە زۆر زیرەکە شاپرسی ئەو ئاوت لە چەند قامیش گرت کیژەوتی لەیە قامیش شاکیسراوتی لە قامیشێکدا هێندە ئاو بگرن ئاخۆ داهاتی ساڵانیان چەند بێ بۆیە داوای لیستی داهاتی ئەو دەی کرد کە سەیری کرد زۆر کەمە بۆیە لە دڵی خۆیدا بڕیاریدا کە گەڕایە و پایتەخت باج لەسەر ئەو دێ زیاد بکە ئەم جا سوار بۆ و کەوتە ئەو دەشتە بۆ ڕاوکردن تاکو ئێوارە بە هەمان ڕێگادا گەڕایەوە و لە دەرگای هەمان ماڵیدایەوە هەمان کیش دەرگای لێ کردەوە ناسیەوە کە کیژەکەی بەیانە کیژەش چووە ژوور تاکو ئاوی بۆ بێنە ئەم جارە دواکەوت شاکیسرا بە دەنگی بڵند پرسی بۆچی هێندە پێچوو کیژەج وەڵامی دایەوە لەبەرەوەی لە یەک قامیش هێندە ئاو نەچۆڕایەوە تینوێتیت بشکێنێ ئەوە سێم قامیشە ئاوی لێ چۆڕێنم شاکیسرا ئەنەو شیروانوتی ئاخۆ هۆی چی بێ کیژە بێ ڕامان وەڵامی دایوتی چونکە بەیانی نیەتی سوڵتان پاک بوو بەڵام ئێستا نیەتی گۆڕیوە شاکی سرا پرسی چۆن نەزانی کیژەوتی لە پیرانمان بیستووە کاگەر سوڵتان نیەتی باش بوو ئەوە ڕۆزی هاوڵاتیانیش باشە بێ خۆ ئەگەر سوڵتانەکان نیەتیان خراپ بوو بەرامبەر میلەت ئەوە ڕۆزیان کەمەکات و پیت و بەرەکەتیان نامێنێ شا کیسرا نەوشیروان دەستی کردە پێکەنین و نیەتی زیادکردنی باجەکەی لە دڵ دەرکرد هێندەش خۆشی لە جوانی و زیرەکی ئەو کیژەهات دابەزی و داوای لە خێزانی کرد و هەر لەوێ دامارەی کرد و لەگەڵ خۆی بردی شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد و تێجێڕنەوە شاخەسرەوێک بووە زۆری حەز لە ماسی کردووە ڕۆژێکیان خۆی و شیرینی ژنی دانیشت بوون ماسیگرێک هاتە لایەن و ماسیەکی گەورەی بە دیاری پێدان خەسرە و شا ماسیەکەی زۆر بەلاوە جوان بوو بۆیە فەرمانیدا چوارهزار درهەمی پێبدەن ژنەکەی وتی کارێکی باشت نەکرد شاپرسی بۆ ژنەکەی وتی چونکە لەمە و دوا هەر پارێک لەو چوارهزار درهم کەمتر بدەی بە هەر خزمەت کارێک ڕقی لێتە بێتەوە شاوتی ڕازەکەی بەڵام شیاو نییە پاشایان بەخشەکانیان لە خەڵات کراو بسەنەوە ژنەکەی وتی پیلانێکت بۆ دانێم کە پارەکەت بۆ بگێڕێتەوە ئەویش وتی چۆن وتی ماسیگرەکە بانگ کەرە و لی بپرسە ماسیەکەت نێرە یان مەیە گەروتی نێرە بڵێ ئێمە ماسیە مێمان ئەوێ گەروتیشی ماسیەکە مێە تۆ بڵێ نێرە ماسیمان ئەوێ شاناردیەوە بە شوێن ماسیگرەکەدا کە هات پێوەی دیار بوو کە زۆر زیرەک بوو شا پرسی ماسیەکەت نێرە یامێ ماسیگر کڕنوشی بۆ شابردووتی گەورم ئەم ماسێ نێرەمووکە نەنێرە و نەمێ شاخەسرە و کە ئەم وەڵامی بیست هێندە پێکەنی کە فەرمانیدا هزار درهەمی تری خڵات بکەن و بۆی بکەنە تورەکەیەکەوە تورەکەکەی تریشی برد شاو شاژن هەر سەیریانە کرد شاژنتی سەیری ئەو ماسیگرە بکە چەندە ڕسوایە درهەمێکی لێکەوتە خوارەوە دانەویەوە ئەویش هەڵگرتەوە نەیهێشت خزمەتکارێکمان سوودی لێ بینێ شاخەسرە و قسەی ژنەکەی بە هەن وەرگرت و بانگی ماسیگرەی کردەوە پێیوت ڕسوا ئەوە تۆ مرۆڤ نیت بۆچی دانەویتەوە بۆ یەک درهم هێندە ڕەزیلیت نەتهێشت یەکێک سوودت لێ بینێ ماسیگر کڕنوشی بۆ بردوتی خوا پاشامان ڕاوەستاو بکە ئەوە لەبەر ڕەزیلیم نەبوو بەڵکو پارەکە لە دیوێکی داوێنەی پاشامانی تیا لە دیوەکەی تری ناوی پاشام بۆیە پێم ناخۆشە یەکێک پێ پێدا بنێ کەس و کاتی کردنە بەوێنە و ناوی پاشامان من تاوان بارە بم خەسرە و شاسەری سوورما لە مۆڵامە جوانەی ماسیگر و فەرمانیدا چوار هەزار درهەمی تریشی خەڵات بکەن ناردی بە شوێن جارچیدا کە هات فەرمانی پێدا کە بە ناو شاردا بگەڕێت و ئەم فەرمانە شاهانەیە بۆ هاوڵاتیان بخوێنێتەوە لەمە دوا نابێت هاوڵاتیان بە قسەی ژنەکانیان بکەن چونکە بەرامبەر هەر درهەمێک دەیان درهەم ئەدۆڕێنن شەهرەزاد چیرۆکی یەحیای کوڕی خالیدی بەرمەکی و هەژارەکە شەهرەزاد و تێجێڕنەوە خالیدی کوڕی یەحیای بەرمەکی لە سەرای خلافەت هاتە دەر و بەرەو ماڵی خۆیان کە گەیشت سەیری کرد کابراەک لە بەردەرگایەتی کە لی نزیک بۆ کابرا لەبەری هەستا و سلاوی لێکرد و پێیوت ئەی یحیا پێویستیم بە تۆیە هەرچیەک بەدەستت هەڵبێ بمدەرێ یەحیا فەرمانیدا لە حوشەی ماڵەکەی خۆیدا ژوورێکی بۆ تەرخان بکەن هەموو ڕۆژێکیش هزار درهەمی بدەنێ لە ماڵ یەحیاشدا هەر خواردنێک لێنرا بەشی ئەویشی لێبدەن یەک مانگی ڕەبق کابرا بەم شێوەی لەگەڵ یەحیادا ژیان دوای مانگێک بوو بە خاوەنی سیهزار درهەم کابرا خەمی ئەوەی لێ هات یەحیا بە پارەکەی بزانێ و لێی بسەنێتەوە بۆیە بە دزیەوە ماڵی جێهێشت کە هەواڵەکەیان بە یەحیا ڕاگەیان وتی بەو خویە ئەگەر بە درێژی تەمەنی خۆی لە شوێنی خۆی بواە میواندارێتی مەکرد چاکە و بەخشندەی بەرمەکیان لە ژماردن نایەت بە تایبەتی یەحیای کوڕی خالیدی بەرمەکی شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو ناوی مانگی گەورە بوو کە لە کاتی خۆیدا لەو شۆخ و شەنگتر قەد و باڵا ڕێک و دەنگخۆش و سازژەنتر نەبوو زۆر جوان ناسک درەخشان حەمامینی کوڕی زوبەیدا کە برایی مەمون بوو وەصفی ئەم کەنیزەکە ئەبیستێ داوا لە جەعفەرەکە کە پێی بفرۆشێتەوە جەعفەریش پێڵێ بۆ خۆتە زانی ئێمەمانان کەنیزەکانمان نافرۆشینەوە بە عیبی ئەزانین نهێنی خێزانمان بچێتە دەرەوە گەر لە ماڵی خۆمدا گەورەم نەکردایە هەر بە دیاری پێشکەشم ئەکردی جارێکیان حەمامین زوبەیدە بە میوانی ئەچێتە ماڵی جەفەر خانە خوێش دوای کەمێک فەرمانەدا مانگی گەورە گۆرانیان بۆ بڵێ مانگی گەورە و دەکەی هێنا و ژەیەکانی سازدایە و دەستی پێکرد حەمە ئەمینی زوبەیدەش پارەی دایە مەیجەڕ تاکو شەرابێکی زۆر دەرخواردی جەعفەر بدا کە شەو درەنگ بوو دەستی دا دەستی کەنیزەک و لەگەڵ خۆی بردەوە ماڵ بۆ شەوی دواتر جەعفەر بەرەو ماڵی حەمە ئەمین بۆ و بۆ میوانی خانە خوێش بە هەمان شێوە مەیجەڕە بەڵام حەمە ئەمین پەردەی جێڕا بۆ کەنیزەکەکە بۆ ئەوەی جەعفەر نەیبینێ کەنیزەکە کەوتە عود ژەندن و گۆرانی وتن جعفەر دەنگی مانگی گەورەی ناسیەوە بەڵام شەرمی کرد کەنیزەکەکەی لێوەربگرێتەوە کە جعفەر هەستا بڕوە حەمامین فەرمانیدا کەشتەکان بۆ پڕکرد لە کوتاڵی نایەب و نەختینەی بە نرخ تەنانەت هزار پارچە مرواریشیان بۆ خستە ناو کەشتێکەوە کە هەر مرواریەک بایی بیست هەزار درهم بوو هێندەیان دیاری خستە بەلەمەکەوە بەلەمەوان هاواری لێ هەستا ئیتر باری تر ناگرێت و کەشتەکە نقمە بێ بەخشندەی گەورە پیاوانی زەمانی زوو ئاوا بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تێجێڕنەوە کە سەعیدی سالمی باهیلی و توێتی لە سەردەمی هاروونە ڕەشیددا کەوتمە سەر ساجعلی و پول و پارەم نەما و قەرز پشتی شکاندم خۆیشم نەمەزانی هاوار بۆ کوێ ببەم زۆر جاران خاوەن قەرزەکان بەردەرگیان پێگرتم دەستێکم کەوتە ئەملا و دەستێکم کەوتە ئەولا بۆیە هانان بردە بەر عەبدوڵای کوڕی مالکی خزاعی لی پاڕامەوە تەکبیرێکم بۆ بکە ئەویش پێیوتم کەسێک شت نابم فیات بکەوێ مەگەر بەرمەکیەکان بتوانن منیژوتم جا کێ توانێ خۆی لەبەر خۆ بە زلزانین و لوت بەرزی ئەواندا بگرێ ئەی ژووتی تۆ خۆت بگرە با کێشەکانت لە کۆڵ بێتەوە ئێ ناچار ڕوم کردە ماڵی فەزل و جعفر دوو کوڕەکەی یەحیای کوڕی خالیدی بەرمەکی لێ قەمانی خۆم بۆ جێڕانەوە پێیان وتم خوا یارمەتیت بدا چونکە خۆی فریان ڕەسە بەدەستی خاڵی و دڵی تەنگە و گەڕامەوە قسەی هەردووکیانم بۆ جێڕایەوە ئەی ژووتی دابنیشە تاکو و پێکەوە بیرێکی لێ بکەینەوە منیش بە قسەم کرد هێندەی پێنەچوو مناڵەکەم هات بە شوێنم داوتی کۆمەڵە هێسترێک بە بارەوە لەبەر دەواازەی ماڵمان داوەستاوە یەکێک لەگەڵیاندایە و ئەڵێ من بریکاری فەزل و دوو کوڕەکە یەحیام عبدوڵاوتی هەستە بڕۆ و بەڵکو ئەمە خوایە مەینەتەکانت بڕەوێنەوە منیش هەر بەڕاکردن بەرەو ماڵ گەڕامەوە کە بینیم پیاوێک بە پارچە ڕقعەیەوە وەستاوە تیان نووسرا بوو ئێمە کە تۆمان لابووی بەسەرهاتی خۆتت بۆ جێڕینەوە هەستین و چوینە لای خەلیفە بەسەراتەکەی تۆمان بۆ جێڕایەوە ئەوش دەستی برد سە هزار درهمت لە خەزێنی دەوڵەت بۆ بنێرێ ئەمجا پێمانوت بەو بڕە درهەمانە قەرز و قۆڵاداتەوە ئەی خۆی چۆن بژیە ئەمجا فەرمانیدا سێسەد هزار درهەمی تریشیان خەڵات کردین ئەمجا خۆشمان هزار درهەممان بۆ خستوتەتە سەر تاکو ژیانت باش بێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو مێردە ماسیەک ئەباتەوە بۆ ماڵەوە و بەژنەکەڵێت ئافرەت ئێستا ئەڕۆم بۆ کارکردن تۆش تاکو و دوای نوێژی هەینی ئەم ماسیە سوور بکەرەوە ئیدی چوە دەرەوە هێندەی پێنەچوو کوڕێکی هاوڕێی هات و ژنەی بانگهێشتی زەماوەندی ژن هێنانی خۆی کرد ژنەکەش ماسیەکەی جێهێشت و لەگەڵی داڕۆشت تاکو و هەینی داهاتوو نەگەڕایەوە پیاوەش لە ماڵانی دراوسێی پرسی کە ئاخۆ ژنەکەی لەکوێیە بەڵام کەسێک نەیزانی لەکوێیە کە ژنەکە هاتەوە پیاوەکە کردی بە شەڕ لەگەڵیدا مێردە پەلاماری تەشتە گەورەیدا و ماسەی دەرهێنا و پیشانی ئەو دراوسیانەیدا کە هاتبوونە سەریان هاواریە کرد خەڵکینە هەفتەی پێشوو ئەم ماسێم هێنایەوە ماڵ تاکو بۆم سوور بکاتەوە ئەوە تا ئەم هەفتێ بە نیازە بۆم سوور بکاتەوە خەڵکەکەش سریانە کرد و پێی پێکەنین مێردە هێندە هاواری کرد و خەڵکەکە پێی پێکەنین و بڕوان پێ نەکرد هەر لەوێدا شێر بوو تومەز ژنەکە هەفتەی پێشوو ماسەکەی خستوەتە ئەو جۆگە ئەوەی کە بە حەوشەکاندا ڕۆشت ماسەکەش زیندوو مابووە مێردەکەشی هەر لە تەشتە ئاوەکەی دەرهێنا بوو تاکو بی بە پیشانی دراوسەکانی بدا دەر و دراوسێش کە ماسیەکان بە زیندوی بینی بوو بڕوان نەکرد بوو بۆیە پێی پێکەنی بوون چونکە ماسیەک لە ئاودا ببرێت بۆ ماوەی هەفتەیەک بە زیندوی نامێنێتەوە بەوەدا بۆیان دەرکەوت کە ئەو پیاوە شێت بووە شەهرەزاد چیرۆکی ئافرەتە خواپەرستەکەی بەنی ئیسرائیل. شەهرەزاد و تێجێڕنەوە زەمانی زوو ساڵانی بەسەرچوو پیرێژنێکی خواپەرستی بەنی ئیسرائیلی هەبوو هەموو جارێک بۆ دەستنوێش هەڵگرتن ئەچوە ناو ڕازێکەوە کە بە تەنیش مزگەوتەکەەوە بوو دوو پیر هەبوون هەمیشە پاسەوانی بوون دوای ماوەیەک تەماعیان تێگەڕا یەخیان گرت خۆی بدا بەدەستیانەوە بەڵام ژنەکە ئەو کارەی پەسەند نەبوو ئەمجا هەڕەشان لێکرد کە ئەگەر خۆی نەدا بەدەستیانەوە لێ ئەکەن بە هەڵا کە گوایە زینای کردووە ژنەکەش پێی وتن خوام لە پشتە و لە شەڕی ئێوەم بە دوورەخە ئەم جا دەرگای ڕزەکان خستە سەر پشت و هاواریان کرد خەڵکێکی زۆر لیان کۆبوونەوە و پرسیان ئەوانی ژوتیان لاوێکمان بینی سواری ئەم ژنە ببوو زۆریشمان تەقللادا بەڵام لاوەکەمان بۆ نەگیرا ئەو دەما وا باو بوو کە زینا بکرایە سێ ڕۆژ لە سەریەک لە شاردا بانگەوازی بۆکە دواتر زیناکەر بۆ ئابڕووبردنی و کوشتنی بەبەرد ڕەجمە کرا سێ ڕۆژ جاڕیان بۆ دا و بانگەوازیان کرد دوو پیرەش خێرا خێرا ئەچوونە بندەستێ و دەستیان ئەخستە سەر سەروپیانەوت سوپاس بۆخوا کاوا غەزەبی لێگرتیت حەزرەتی دانیال دوانزە ساڵان بوو قیژاندی بەسەر خەڵکەکە داوتی پەلەمەکەن لەبەر تێگرتنی ئەم پیرێژنە با بە بەرچاوتانەوە لێ بکۆڵمەوە خەڵکەکە کورسیەکان لەوێدا بۆ دانا یەکە یەکە و بەجیا و لە بەردەم خەڵکەکەدا کۆمەڵە پرسیارێکی لە دوو پیرەی شاید کرد کە ئەوە یەکەم جار بوو شاید بەجیا لێکۆڵینە و لەگەڵ بکرێت ئەم کارش یەکەم معجززەی دانیال پێغەمبەر بوو لە بەردەم ئاپۆڕی خەڵکەکەدا لە یەکێکانی پرسی چیت بینی شایەتەکە کەوتە جێرانەوە ئەمجا حەزرەتی دانیال سلاوی خی لێ بێپرسی لە کوێ ڕزەکەدا شاتەکەوتی لە ڕۆژەڵاتی باخەکەدا و لە ژێر دار هەرمەیەکدا ئەمجا لە دووەم شایەتی پرسی کە چی بینیوە و لە شوێی باخەکەدا شایەتی دومیش بۆی جێڕایە و چی بینێوتی لە ڕۆژ ئاوای باخەکەدا لە ژێر دارسێوێکدا هەر لەو کاتەدا کە حەزرەتی دانیال لێ پێچینەوەی لەگەڵ دوو شایەتەکە کرد ژنەکەش هەردوو دەستی بۆ نزا و پاڕانەوە بەرز کردبووە لەخوا ئەپارایەوە کە لەم بوختانە ڕزگاری بکە لەو کاتەدا خوا بروسکێکیدا لە هەردوو شایەتە درۆزنە بوختان چێکە و پاکیش نەخواناسەکەی بۆ خەڵکەکە سلمان شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو پیرێکیان بینی خۆی دابوو بەسەر کەرەکەیدا هارونە ڕەشید بە جعفەری وت لی بپرسە بزانە خەڵکی کوێە جعفەر لی پرسی لە کوێ هاتوویت پیرەوتی لە شاری بەسڕەوە ئەم جاپرسیەوە ئەی بۆ کوێچی پیرە وەڵامی دایە بۆ شاری بەغدا جعفەر پرسیەوە ئیشت بە بەغدا چییە؟ پیرەوتی دەرمانێک بۆ چاوم پەیداکەم ئەمجا هاروونە ڕەشید بە جەعفەری وت هەندێ سوعبەتی لەگەڵ بکە جەعفەری بەرمەکی وتی سوعبەتی لەگەڵ بکەم قسەی ناشیری نەکە هاروونە ڕەشید هەڵیدایە وتی تو لەسەری من ئەدەی جەعفەر وتی گەر دەرمانێکت پێ بڵێم چیم ئەدەیتێ پیرەوتی خوا پاداشتێکت ئەداتەوە لە پاداشتی من چاکتر جافەروتی ئێستا دەرمانێکت پێڵێم کە هێشتا بە کەسم نەوتووە پیرەوتی فەرموو ئەوژوتی سێ هۆقە بە سێ هۆقە تیشکی خۆر سێ هۆقە گوڵەمانگ سێ هۆقە تیشکی چار تێکەڵ بکە و بیخە بەر ڕەشەبا دواتر بیکە هاوەنێکی بێبنەوە و سێ مانگ بیکوتە بیکە قابلەمەیەکی قلیشاوە ئەمجا ڕۆژی سێ جاران بە هێندەی درهمێکی پێش نوستن لی بکە چاوانتەوە کە پیرام قسەی لە جەحفەر بیست وتی تۆش ئەم مشتە کۆڵێ بگرە بۆ قەپۆزت کە چاکیش بوومەوە کەنیزەکێکت بە دیارە دەمێت تاکو ئەمریت پەزێرایت بکە کە بە دەموچاوی ئاوساویشەوە مردیت کەنیزەکەکە لە خۆی بدات و ڕوومەتی خۆی بڕنێتەوە بڵێ دەستی شکاوم بۆ ئاغا سەر و دەموچاو ئاوساوەکەم هەرو نەڕەشیت هێندە پێکەنی خەریک بوو بکەوێتە سەرگازی پشت ئەمجا سێهزار درهەمیشی دا بە پیاوە پیرەکە شەهرەزاد